بسم اللە الرحمن الرحیم بەناوی خودای بەخشندە و میهرەبان. بۆ دەوڵەتە مەتەڵەکەی سەرۆک. ئەوە چییە بە خوێن سوورە؟ نە لێت نزیکە نە دوورە، بە سنوور دابڕ دابڕە و بێ سنوورە؟ ئەوە چییە نە لەوێ ناوی ئەهێنن نە وجوودی هەیە لێرە، وەکوو هێلکەی کەڵەشێرە، نە باریکە نە ئەستوورە، بن ئەشکەوتە، تاریکە و سەرچاوەی نوورە. لە لای ئەمیان خەیاڵ و خەونی شاعیرە و لە لای ئەویان عەلوەیە، هەڕاجی توورە. ئەوە چییە سیاسی بۆی دەبن بە داش، پێشمەرگەش بۆی ئەبێ بە جاش. هەموو جنوود بیلا حدوود. مەلاش ئەڵێ موجاهیدی وەلی ئەمرن خوایە تۆش لێیان ببورە خۆ ئەمە ئەی ڕەقیب نیە ئەم سرودە ئەمە مژدە سواوەکەی کاک مەسعودە دڵنیاش بن چۆنی باسکە هەر بەزمەکەی ئال سعودە.